بەناوی خودای بەخشندە و میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێوێنە دابنێت بەڕادەیەک هەتا گەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە ئەو سوورەتە چەندین ئاەتە لە ئاەتەکانی قورآانی ئاشکرا و ڕوون ئەی پێغەمبەر خەریکیت لە داخ و خەفەتدا خۆت دەفەوتێنیت کاتێک دەبینیت خدا نەناسان باوەڕ ناهێنن خۆگەر بمانەوێت معجززەیەکیان لە ئاسمانەوە بۆ دادەبەزێنین ئەوسا بەردەوام گردردنیان بۆی ملکەچ و زەلیل دەبێت هیچ یاد خستنەوە و ئامۆژگاریەکی گۆیا لە خودای مێهرەبانەوە بۆیان نەهاتووە پشتیان تێنەکردبێت و سەرپێچیان لێ نەکردبێت بێگومان ئەوانە بەرنامەی ئێمەیان بە درۆزانی لە ئایندەیەکی نزیکدا هەواڵی هەموو ئەو سەرنجامەیان پێدەگات کە گاڵتەیان پێدەکرد ئایا سەرنجی زەویان نەداوە و لێی ورد نەبوونەتەوە چەندەها جووت گژ و جیا و ڕوەکی بەنرخی هەمەجۆر و ڕازاوەمان تێدا ڕواندووە؟ بەڕاستی ئا لەوەدا بەڵگە و نیشانەی بەهێز هەیە لەسەر دەسەڵاتی خودای پەروەردگار کەچی زۆربەیان باوەڕدار نەبوون، بەڕاستی هەر پەروەردگاری تۆ ئەی موحەممەد ئەی ئیماندار باڵا دەستە بەسەر بێباوەڕاندا بەسۆز و میهرەبانیشە بە ئیمانداران. بیریان بخەرەوە کاتێک پەروەردگارت لە لاپاڵی کێوی توڕدا فەرمانی دا بە موسا کە بچۆ بۆ لای قەومی ستەمکار و ستەمپیشە، کە قەومی فیرعەونە و پێیان بڵێت، ئایا لە خودا ناترسن، پارێزکار نابن؟ موسا وتی، پەروەردگارا، بێگومان من دەترسم بڕوام پێ نەکەن، تەنگە نەفەس و سینە تەنگیش ببم و زمانم پاراو نەبێت، بەڵکو پەیام بۆ هاڕونی براشم بنێریت تا هاوکاریم بکات و یاریدەدەرم بێت. تۆڵەی تاوانێکیشیان وا بەسەرمەوە کاتێک بە هەڵە قبتییەکەم کوشت، بۆیە دەترسم بمکوژنەوە. خودا فەرمووی، نەخێر، ناتوانن بتکوژن. کەواتە بڕۆن هەردووکتان هاوڕێ لەگەڵ موعجیزەکانمدا، ئێمە بەڕاستی لەگەڵتانداین و چاودێر و گوێگرین. بچن بۆ لای فیرعەون و بڵێن ئێمە بەڕاستی هەردووکمان نێردراوی پەروەردگاری جیهانیانین داوات لێ دەکەین کە دەستبەرداری نەوەی ئیسرائیل ببیت و ئازادیان بکەیت با لەگەڵ ئێمەدا بن کاتێک موسا و هارون پەیامی خدایان گەیاند فرعون بە موسای وت ئەمە پاداشتی پیاوەتیە ئایا ئێمە بە منداڵی بەخێومان نەکردیت چەندەها ساڵی تەمەنت لە ناوماندا نەبردە سەر ئەوەشت کرد کە کردت مەبەستی کوشتنی قبتیەکەیە، دیارە کە تۆ لە ڕیزی ئەو کەسانەدایت کە ناشکورن و پاداشتی پیاوەتی نازانن. موسا وتی، ئەو کاتە ئەوەم کرد لە نەزانەکان بووم، نەمدەزانی بەوە دەمرێت. ئینجا ئەوە بوو لە دەست ئێوە هەڵاتم کاتێک ترسام لەسەر کوشتنێکی هەڵە بمکوژنەوە، ئیتر پەروەردگارم دانایی پێبەخشیوم و کردوومی بە یەکێک لە پێغەمبەران، جا ئەوە ناز و نیعمەتە منەتم بەسەردا دەکەیت کە تۆ نەوەی ئیسرائیلت کردۆتە بەندەی خۆت و زەلیلت کردوون چونکە بەهۆی ستەمی تۆوە من لە ماڵی ئێوەدا بەخێو کرام ئینجا فیرعەون وتی باشە پەروەردگاری جیهانەکان چییە و کێیە موسا وتی ئەو پەروەردگارە بەدیهێنەری هەموو ئاسمانەکان و زەویە و هەرچی ژوا لە نێوانیاندایە ئەگەر ئێوە بڕوا دەکەن و دڵنیا دەبن فیرعەون بە لەخۆبایی بوونێکەوە بەوانەی دەوروبەری وت، ئەوە گوێ ناگرن چی دەڵێت؟ موسا ڕووی کردە خەڵکەکە و وتی، پەروەردگاری من پەروەردگاری ئێوەش و پەروەردگاری باوباپیرانی دێرینیشتانە. فیرعەون بە گاڵتە پێکردنەوە وتی، بەڕاستی وادیارە ئەو پێغەمبەرەی بۆ ئێوە ڕەوانە کراوە شێتە. موسا وتی، پەروەردگاری خۆرهەڵات و خۆرئاوا و هەموو ئەو شتانەشە کەوا لە نێوانیاندایە ئەگەر عەقڵ و بیر و هۆشتان بخەنە کار. فیرعەون سوێندی خوارد و وتی، ئەگەر جگە لە من کەسێکی تر بکەیتە خودای خۆت و فەرمانبەرداری بیت، دەتخەمە ڕیزی بەندکراوەکانەوە و زیندانیت دەکەم. موسا وتی، باشە، ئەگەر بەڵگە و شتێکی ئاشکرات پیشان بدەم لەسەر ڕاستگۆیی خۆم، هەر بەندم دەکەیت؟ فیرعەون وتی، ئادەی بزانم چیت پێ دەکرێت، ئەنجامی بدە ئەگەر ڕاست دەکەیت. ئەویش گۆچانەکەی فڕێدا، دەستبەجێ بوو بە ئەژدیهایەکی گەورەی ئاشکرا، فیرعەون و دارودەستەی تۆقاند. دەستیشی خستە بن باڵی و دەریهێنا، خێرا بوو بە کافووری سپی و دەدرەوشایەوە لەبەر چاوی تەماشاکاران. فیرعەون هیچی بۆ نەمایەوە، بە دانیشتوانی دەوروبەری خۆی وت، ئەم فروستادەیە جادووگەرێکی زانا و شارەزایە، دەیەوێت لەسەر زەوی خۆتان دەرتان بکات بەهۆی جادووەکەیەوە، فەرمانتان بە چییە؟ چی بکەین باشە تا سنوورێکی بۆ دابنێین؟ دار و دەستەی فیرعەون وتیان، مۆڵەتێک بدە بە موسا و براکەی، فەرمانیش بنێرە بۆ کاربەدەستانی هەموو شارەکان تا خەڵکی کۆبکەنەوە و لە پیلانەکە ئاگاداریان بکەن، بۆ ئەوەی فەرمانبەران هەرچی جادووگەری شارەزا هەیە بۆت بهێنن. سەرەنجام جادووگەران لە ڕۆژی دیاریکراو و کاتێکی دیاریکراودا کۆکرانەوە. پاشان بە خەڵکی وترا، ئایا بۆ دیتنی ئەم دیمەن و شانۆیە کۆ نابنەوە؟ بۆ ئەوەی شوێنی جادووگەران بکەوین ئەگەر ئەوان سەرکەوتن و بردیانەوە کاتێک جادووگەران هاتن بۆ لای فیرعەون وتیان ئایا پاداشتمان دەبێت ئەگەر ئێمە سەرکەوتین و بردمانەوە فیرعەون وتی بەڵێ بێگومان ئێوە لەو کاتەدا سەرڕای ئەوە لە نزیکانی من دەبن پاشان لە ڕۆژ و کاتی دیاری کراودا موسا بە جادووگەرانی وت چیتان پێیە فڕی بدەن و چیتان لەدەست دێت درێغی مەکەن ئەوانیش هەرچی پەت و گریس و دار و گۆچانیان هەیە فڕیان دا و وتیان بە یارمەتی و دەسەڵاتی فرعون بێگومان هەر ئێمە سەردەکەوین و هەر ئێمە دەیبینەوە ئینجا موسا عساکەی فڕێدا هەرچی درۆ و دەلەسە و گریس و داریان هەبوو هەر هەمووی هەڵلوشی و لە ناوی برد ئەوسا ئیتر هەموو جادووگەران خران بە ڕوودا و سوژدەیان برد بۆ خودا، وتیان، ئێمە باوەڕمان هێناوە بە پەروەردگاری جیهانەکان، پەروەردگاری مووسا و هاڕوون. فیرعەون وتی، هەروا باوەڕتان پێ هێنا پێش ئەوەی مۆڵەتتان بدەم؟ بێگومان ئەم جادووگەرە گەورەکەتانە کە فێری جادووگەری کردوون، خۆتان دەبیننەوە، دەبێت دەست و قاچتان بە پێچەوانەوە بقرتێنم و هەمووتان لە خاچ بدەم. جادووگەرانی ئەوسا و ئیماندارانی ئێستا بێ ترس وتیان، هیچ زەرەر و زیانی بۆمان نابێت، لە هەڕەشە ناترسین، چونکە ئێمە دڵنیاین کە بۆ لای پەروەردگارمان دەگەڕێینەوە. ئێمە بەڕاستی بەتەماین و ئومێدەوارین کە پەروەردگارمان لە گوناهەکانمان خۆش ببێت، هەر بەوەی یەکەم دەستەین لە ئیمانداران، چاوپۆشی لە ڕابردووی ناپەسندمان دەکات. دوای ساڵەها وەحیمان نارد بۆ موسا ئیتر وڵات بەجێ بهێڵێت شەو ڕەوی بکە بە بەندەکانم و دڵنیاش بن کە دوژمنان شوێنتان دەکەون فرعون کە هەواڵی زانی ناردی بۆ شارەکان کە هێز کۆبکەنەوە و نێڵن نەوەی ئیسرائیل کۆچ بکەن جاڕی دا و وتی، بێگومان ئەوانە دەستەیەکی کەمن و زوو باڵبەستیان دەکەین، بەڕاستی ئەوانە سەرکەشییان کردووە و ئێمەیان تووڕە کردووە، خەمتان نەبێت، بێگومان ئێمە هەموومان بێدار و ئاگادارین لە نەخشەیان. ئینجا ئێمە بەو شێوەیە فیرعەون و دار و دەستەیمان دەرهێنا لەناو باخ و باخات و کانیاوەکان، لەنێو گەنجینەی جۆراوجۆر و جێگە و ڕێگەی خۆش و ڕازاوەدا. نەوەی ئیسرائیلمان کرد بە خاوەنی زۆربەی ماڵ و سامانیان ئەوسا فیرعەون و دار و دەستەی شوێنیان کەوتن لەگەڵ خۆر هەڵاتندا پێیان گەیشتن کاتێک هەردوولا یەکتریان بەدی کرد یارانی موسا وتیان بەڕاستی پێمان گەیشتن و ئێمە تیا چووین موسا وتی نەخێر وانیە من بەڕاستی پەروەردگارم لەگەڵدایە و ڕێنموویم دەکات بۆ ڕزگاری و سەرفرازی. ئەوسا ئێمە وەحیمان نارد بۆ موسا کە بە عەساکەت بماڵە بە دەریاکەدا هەر کە ئەو کارەی کرد دەریا شەق بوو و هەر ڕێگە و شەقامێکی دەورەدرا بە شەپۆڵی گەورەی ئاو کە وەک شێوێکی گەورە و مەزن وابوو ئاوەکە هەڵدرایەوە دوانزە کۆڵانی بۆ دوانزە تایەفەکەی نەوەی ئیسرائیل دروست کرد و بە نێوانیاندا پەڕینەوە پاشان ئەوانی ترمان لەو شوێنە نزیک کردەوە موسا و هەموو ئەوانەش لەگەڵیدا بوون ڕزگارمان کردن پاشان ئەوانی ترمان نقمی دەریا کرد بەڕاستی ئالەوەدا بەڵگە و نیشانەی بەهێز هەیە لەسەر دەسەڵاتی خدای پەروەردگار کەچی زۆربەیان باوەڕدار نەبوون بەڕاستی هەر پەروەردگاری تۆ ئەی محمد ئەی ئیماندار باڵا دەستە بەسەر بێباوەڕاندا بەسۆز و میهرەبانیشە بە ئیمانداران. هەروەها بەسەرهات و هەواڵی ئیبڕاهیم بۆ ئەو خەڵکە باس بکە کاتێک بە باوکی و بە قەومەکەی وت باشە ئەوە ئێوە چی دەپەرستن وتیان ئاشکرایە ئێمە کۆمەڵێ بت دەپەرستین و بەردەوام دەور و خولیان دەدەین ئیبڕاهیم وتی ئایا کاتێک کە هانا و هاواریان بۆ دەبەن و دوعا و نزا دەکەن گوێیان لە ئاه و ناڵە و داخوازیەکانتان هەیە؟ یاخود دەتوانن ئەوانە قازانجێک یا زیانێکتان پێ بگەیەنن؟ بتپەرستان وتیان، ئێمە ئەوە نازانین، باو باپیرانمان بینیوە ئاوایان کردوە ئێمەش وا دەکەین. ئیبراهیم وتی، باشە ئاخر ئێوە نابینن چی دەپەرستن کەی ئەو شتانە شایستەی پەرستنن؟ بەڕاستی ئێوەش و باو باپیرانی دێرینیشتان بە هەڵەدا چوون بێگومان هەموو ئەوانە دوژمنی منن بە دوژمنی خۆمیان دەزانم جگەل لە پەروەردگاری جیهانەکان ئەوەی دروستی کردووم هەر ئەو ڕێنموویم دەکات بۆ بەختەوەری هەردوو جیهان ئەو زاتەش خۆی خۆراکم پێ دەبەخشێت و تێنوێتیم دەشکێنێت کاتێکیش کە نەخۆش دەکەوم ئەوە هەر ئەو چارەسەرم دەکات و شیفام بۆ دەنێرێت هەر ئەویش دەممرێنێت و لەوە دواش زیندووم دەکاتەوە هەر ئەوە ئومێدم پێیەتی کە لە گوناهم خۆش ببێت لە ڕۆژی قیامەتدا. ئینجا ئیبراهیم نزای کرد و وتی، پەروەردگارە، زانیاری و دانایی و دەسەڵاتی تەواوم پێ ببەخشە و پەیوەستم بکە بە چاکەکارانەوە. پەروەردگارە، یادی خێرم با لەسەر زاری نەوەکانی داهاتوو بمێنێت، بمگێڕە لەو کەسانەش، کە بەهەشتی پڕ لە ناز و نیعمەت بەدەست دەهێن و دەبنە خاوەنی. لە باوکیشم خۆش ببە، بەڕاستی ئەو لە ڕیزی گومڕاکاندا بوو، دیارە هێشتا لێی نائومێد نەبووە. لە ڕۆژی زیندووبوونەوەی ئەو خەڵکەدا شەرمەزار و خەجاڵەتم مەکە، ئەو ڕۆژەی کە نە ماڵ سوود دەبەخشێت و فریای ئادەمیزاد دەکەوێت، مەگەر کەسێک بە دڵ و دەروونی پاک و بێگەرد و پڕ لە ئیمان بە خزمەت پەروەرگار گەشتبێت. ئەو کاتە بەهەشت لە چاکەکاران و خوداناسان نزیک کراوەتەوە، دۆزەخیش بۆ گومڕا و سەرلێشێواوەکان دەرخراوە. پێشیان دەوترێ، لە کوێن ئەوانەی دەتانپەرست لە جیاتی خودا، ئایا یارمەتیی ئێوەیان پێ دەدرێت یا فریای خۆیان دەکەون؟ ئینجا هەموان بە پاڵەپەستۆ و توندوتیژییەوە بتەکان و گومڕاکان بەسەر ڕوودا فڕێ دەدرێنە ناو ئاگری دۆزەخەوە، هاوڕێ لەگەڵ، هەر هەموو سەربازان و دەست و پێوەندی شەیتان دە بتپەرستان بە بتەکان و پەرستراوەکانیان دەڵێن بە ڕق و کینەوە لە کاتێکدا کە ئاژاوە و کێشە دەگێڕن لە دۆزەخدا سوێند بە خودا بەڕاستی ئێمە لە گومڕایەکی ئاشکرادا دەژیاین. کاتێک کە ئێوەمان دەبردە ڕیزی پەروەردگاری جیهانیانەوە و یەکسانمان دەکردن لەگەڵیدا ئێمە کەس گومڕای نەکردین تەنها گوناهکار و تاوانبارەکان نەبێت، کەواتە ئێمە هیچ تکاکارێکمان بۆ نییە یاخود هاوڕێیەکی دڵسۆز هەوڵێکمان بۆ بدات یا دڵخۆشیمان بداتەوە، جا خۆزگە جارێکی تر مۆڵەتمان بدرایە و بگەڕاینەوە بۆ دنیا و بەهۆی ئەوەوە بچینە ڕیزی ئیماندارانەوە. بەڕاستی ئا لەوەدا بەڵگە و نیشانەی بەهێز هەیە لەسەر دەسەڵاتی خودای پەروەردگار، کەچی زۆربەیان باوەڕدار نەبوون. بەڕاستی هەر پەروەردگاری تۆ ئەی محمد ئەی ئیماندار باڵا دەستە بەسەر بێ باوەڕاندا بە سۆز و میهرەبانیشە بە ئیمانداران. قەومی نوحیش بەرنامەی هەر هەموو پێغەمبەرانیان بە درۆ زانی. کاتێک نوحی برایان پێی وتن، باشە ئەوە ئێوە لە خودا ناترسن؟ پارێزکار نابن؟ بەڕاستی دڵنیابن کە من پێغەمبەرێکی ئەمین و دڵسۆزم بۆتان، کەوابوو لە خودا بترسن و فەرمانبەرداری من بکەن من داوای هیچ جۆرە پاداشتێکتان لێ ناکەم لەسەری من تەنها پاداشی خۆم لە پەروەردگاری جیهانەکان دەخوازم هەمیشە لە خودا بترسن و فەرمانبەرداری من بن هەندێک لە دەمدارانی قەومەکەی وتیان ئێمە چۆن لە بەرخاتری تۆ باوەڕ بهێنین لە کاتێکدا کە کەسانی هەژار و داماو شوێنت کەوتون نوح وتی جا من چوزانم ئەوان چ کار و کردەوەیەکیان ئەنجام دەدا من بانگم کردن بۆ ئیمان و بڕوایان هێناوە. حساب و پرسینەوەیان تەنها لەسەر پەروەردگاری منە و لەسەر کەسی تر نییە ئەگەر هەست و هۆشیاریتان هەیە. من هەرگیز ئیمانداران دەرناکەم و دڵیان نایەشێنم، بەڵکو من تەنها بێدارکەرەوەیەکی ئاشکرا نەبێت هیچی تر نیم. ئەوسا دەسەڵاتداران وتیان، ئەی نوح! ئەگەر کۆڵ نەدەیت و کۆتایی بەم باسانە نەهێنیت بەڕاستی لە ڕەجم کراوان دەبیت و بەردبارانت دەکەین نوح سکاڵای کرد و وتی پەروەردگارە بەڕاستی قەومەکەم بڕوایان پێ نەکردم کەواتە داواکارم سەرکەوتنم پێ ببەخشیت بەسەریاندا و دەروم لێ بکەیتەوە و خۆم و ئیماندارانی یاوەریشم ڕزگار بکەیت ئەوسا ئێمە خۆی و هەرچی لەگەڵیدا بوون ڕزگارمان کرد لە کەشتییە بارهەڵگرەکەدا. پاشان دوای ئەوان هەرچی مایەوە لە خەڵکە گومڕاکە نوقمی ئاوی زریانەکەمان کرد. بەڕاستی ئا لەوەدا بەڵگە و نیشانەی بەهێز هەیە لەسەر دەسەڵاتی خودای پەروەردگار، کەچی زۆربەیان باوەڕدار نەبوون. بەڕاستی هەر پەروەردگاری تۆ ئەی محەممەد ئەی ئیماندار باڵا دەستە بەسەر بێباوەڕاندا بەسۆز و میهرەبانیشە بە ئیمانداران. قەومی عادیش بەرنامەی هەر هەموو پێغەمبەرانیان بە درۆ زانی. کاتێک هودی پێغەمبەری برایان پێی وتن، باشە ئەوە ئێوە لە خودا ناترسن پارێزکار نابن؟ بەڕاستی دڵنیابن کە من پێغەمبەرێکی ئەمین و دڵسۆزم بۆتان. لە خودا بترسن و فەرمانبەردارم بن. من داوای هیچ جۆرە پاداشتێکتان لێ ناکەم لەسەری، من تەنها پاداشتی خۆم لە پەروەردگاری جیهانەکان دەخوازم. ئایا ئێوە لە هەموو شوێنێکی بڵند و سازگاردا کۆشک و تەلار دروست دەکەن و خۆتان سەرگەرمی کەیف و شادی دەکەن؟ ئایا بۆ ئەوە دروست کراون؟ هەر خەریکی دروست کردنی کارگە و کارخانەن و بە ئومێدی ئەوەن هەمیشە بژین و نەمرن؟ کاتێک پەلامار دەدەن بە شێوەیەکی زۆر دڵڕەق و دڕندانە پەلامار دەدەن دەست دەوەشێنن کەواتە لە خودا بترسن و فەرمان بەردارم بن لەو زاتە بترسن کە خۆتان دەزانن چی پێ بەخشیوون ماڵاتی زۆر و نەوەی زۆری پێ بەخشیوون هەروەها باخچە و باخات و کانی و سەرچاوەی زۆر. بەڕاستی من دەترسم لە ڕۆژێکی زۆر سەختدا بەڵایەکی گەورە یەخەتان پێ بگرێت. ستەمکاران وتیان، چۆن یە کە بەلای ئێمەوە ئامۆژگاری کردبێت یان نەتکردبێت؟ ئەم بیروباوەڕەی ئێمە هەمانە ڕەوشتی پێشینانمانە و هیچی تر، ئێمە بڕوا ناکەین کە وەک تۆ دەڵێیت لە سزادراوان و ئازاردراوان بین. ئەوان بڕوایان پێنەکرد، ئێمەش لەناومان بردن، بەڕاستی لە بەسەرهاتیاندا بەڵگە و نیشانە و عیبرەت هەیە، هەرچەندە زۆر بەشیان باوەڕدار نەبوون. بەڕاستی پەروەردگاری تۆ ئەی محەممەد، ئەی ئیماندار، باڵا دەستە بەسەر بێباوەڕاندا و بەسۆز و میهرەبانە بە ئیمانداران. قەومی ثەموودیش بڕوایان بە پێغەمبەرانیان نەکرد. کاتێک ساڵحی برایان پێی وتن، باشە ئەوە ئێوە لە خودا ناترسن؟ پارێزکار نابن؟ بەڕاستی دڵنیابن کە من پێغەمبەرێکی ئەمین و دڵسۆزم بۆتان، کەوابوو لە خودا بترسن و فەرمانبەرداری من بکەن، من داوای هیچ جۆرە پاداشتێکتان لێ ناکەم لەسەری، من تەنها پاداشتی خۆم لە پەروەردگاری جیهانەکان دەخوازم. ئایا وادەزانن هەروا ئا لێرەدا بەخۆشی و ئاسوودەیی دەهێڵرێنەوە؟ ژیانتان کۆتایی نایەت لەناو باخ و باخات و کانیاوی سازگاردا، لەناو بێستان و دارخورمادا کە خورمای نەرم و ناسک و بەتام دەگرێت، هەروەها بۆتان دەلوێت ماڵ و شوێنی خۆش لە چیاکان دابتاشن و بە جوانی دروستی بکەن و بەخۆشی تیایدا کەشخە بکەن؟ لە خودا بترسن و فەرمانبەرداری من بکەن. بە فەرمانی موسریف و لە سنوور دەرچووەکان هەڵسوکەوت مەکەن، ئەوانەی کە تۆوی فەساد و تاوان لە زەویدا دەچێن و هەرگیز چاکسازی ناکەن. خودا نەناسان وتیان، وا دیارە تۆ بەڕاستی لەوانەی کە فێڵ و جادووت لێ کراوە. تۆ جگە لەوەی کە هەر بەشەرێکی وەکو ئێمە، هیچی تر نیت، بەڵگەیەکمان نیشان بدە ئەگەر لە ڕاستگۆیانیت. جا خودای بەتوانا وشترێکی بۆ بەدیهێنان تا دەمکوتیان بکات و بیانویان ببڕێت. ئینجا ساڵح پێغەمبەر پێی وتن ئەمە وشترێکە و مۆجیزەیەکە دەبێت ڕۆژێک ئاو تەنها بۆ ئەم بێت ڕۆژێکیش بۆ ئێوە دیاری کراو بێت نەکەن دەستدرێژی بکەنە سەر و ئازاری بدەن با بەهۆی ئەوەوە سزایەکی سەخت لە ڕۆژێکی سامناکدا یەخەتان نەگرێت بەڵام گوێیان نەدا بە ئامۆژگاریەکانی ساڵح جا سەریان بڕی و دەست بەجێ لە بەیانیدا پەشیمان بوونەوە ئەوسا بەهۆی ئەوەوە خێرا سزای خودایی یەخەی گرتن، بەڕاستی ئا لەوەدا بەڵگە و نیشانە هەیە لەسەر تۆڵەی خودایی هەرچەندە زۆر بەشیان باوەڕدار نەبوون. بەڕاستی پەروەردگاری تۆ ئەی محەممەد ئەی ئیماندار باڵا دەستە بەسەر بێباوەڕاندا و بەسۆز و مێهرەبانە بە ئیمانداران. قەومی لووتیش بڕوایان بە پێغەمبەران نەکرد. کاتێک لوتی برایان پێی وتن باشە ئەوە ئێوە لە خودا ناترسن؟ بەڕاستی دڵنیابن کە من پێغەمبەرێکی ئەمین و دڵسۆزم بۆتان کەوابوو لە خودا بترسن و فەرمانبەرداری من بکەن من داوای هیچ جۆرە پاداشتێکتان لێ ناکەم لەسەری من تەنها پاداشتی خۆم لە پەروەردگاری جیهانەکان دەخوازم ئایا لەناو ئەو هەموو خەڵکەدا ئێوە بە شوێن نێرینەدا دەگەڕێن و دەتانەوێت ئارەزووی جووت بوون لەگەڵ ئەواندا جێبەجێ بکەن؟ وازیش دەهێنن لە هاوسەران و هاوجووتانی خۆتان کە پەروەردگارتان بۆی دروست کردوون بەڵکو ئێوە هەر قەومێکی نالەبار و بەدڕەوشت و ناڕەسەنن تاوانباران وتیان، ئەی لوط! ئەگەر کۆڵ نەدەیت لە دەربەدەر کراوان دەبیت. لوط وتی، بەڕاستی من بێزارم لە کار و کردەوەتان و نەفرەتی لێ دەکەم و بێدەنگ نابم. ئەوسا کە نائومێد بوو لێیان، نزای کرد و وتی، پەروەردگارا خۆم و ماڵ و خێزانم ڕزگار بکە لەو کار و کردەوانەی ئەمانە دەیکەن. جا ئێمەش نزامان گیرا کرد و خۆی و ماڵ و خێزانیمان هەمووی ڕزگار کرد جگە لە پیرەژنێک کە هاوسەری بوو لە تیاچووەکان بوو چونکە باوەڕی بە پەیامەکەی نەبوو لەوە دوا ئەوانی ترمان ڕیشە کەن کرد بە سەختیش بەردبارانمان کردن ئای کە خراپ و سەخت و دژوارە بارانی بێدار کراوەکان. بەڕاستی ئالەوەدا بەڵگە و نیشانەی بەهێز هەیە لەسەر دەسەڵاتی خودای پەروەردگار کەچی زۆربەیان باوەڕدار نەبوون. بەڕاستی هەر پەروەردگاری تۆ ئەی محەممەد ئەی ئیماندار باڵادەستە بەسەر بێباوەڕاندا بەسۆز و میهرەبانیشە بە ئیمانداران. خاوەنی باخ و باخاتە چڕ و پڕەکانیش بەرنامەی گشت پێغەمبەرانیان بە درۆ زانی. کاتێک شوعەیب پێغەمبەر پێی وتن، باشە ئەوە ئێوە لە خودا ناترسن، پارێزکار نابن؟ بەڕاستی دڵنیا بن کە من پێغەمبەرێکی ئەمین و دڵسۆزم بۆتان، کەوابوو لە خودا بترسن و فەرمانبەرداری من بکەن. من داوای هیچ جۆرە پاداشتێکتان لێ ناکەم لەسەری، من تەنها پاداشتی خۆم لە پەروەردگاری جیهانەکان دەخوازم. لە کێشان و پێواندا وەفادار بن و فێڵ مەکەن و لەو کەسانە مەبن کە زەرەر بە خەڵکی دەگەیەنن و شتیان بێ نرخ دەکەن و هەر بەرژەوەندی خۆیانیان دەوێت. بە تەرازوو پێوەری ڕاست و دروستیش کێشانە و پێوانە بکەن. نرخی کەلوپەل و شتومەکی خەڵکی مەشکێنن و سووکی مەکەن و لە زەویدا فەساد و تاوان ئەنجام مەدەن. هەر لەو زاتە بترسن کە ئێوەش و نەوەکانی پێش ئێوەشی دروستکردووە. نەفامان وتیان، بەڕاستی تۆ ئەی شوعەیب هەر لە جادوو لێکراوانیت، تۆ تەنها مرۆڤێکی وەکو ئێمەیت و هیچی تر، بەڕاستی وا گومان دەبەین کە لە درۆزنان بیت، دە پارچەیەک لە ئاسمانەوە بەسەرماندا دابارێنە ئەگەر تۆ لە ڕیزی ڕاستگۆیاندایت. شوعەیب وتی، من دڵنیام کە پەروەردگارم ئاگادارە بەوەی کە دەیکەن. سەرەنجام قەومی نالەبار بڕوایان بە شوعەیب نەکرد، ئیتر سزای ڕۆژی هەور و سێبەر کە لە ژێریدا ئاگرباران کران دایگرتن، بەڕاستی ئەو سزایە سزای ڕۆژێکی گەورە و سەخت بوو. بەڕاستی ئا لەوەدا بەڵگە و نیشانەی بەهێز هەیە لەسەر دەسەڵاتی خودای پەروەردگار کەچی زۆربەیان باوەڕدار نەبوون بەڕاستی هەر پەروەردگاری تۆ ئەی محەممەد ئەی ئیماندار باڵادەستە بەسەر بێباوەڕاندا بە سۆز و میهرەبانیشە بە ئیمانداران بەڕاستی ئەم قورئانە لەلایەن پەروەردگاری هەموو جیهانەکانەوە ڕەوانە کراوە جبرەئیلی ئەمین فریشتەی وەحیت دایبەزاندووە بۆ سەر دڵی تۆ ئەی محەممەد تا بچیتە ڕیزی ئەو کەسانەوە کە خەڵکی بێدار دەکەنەوە و لە خەوی غەفڵەتدایان دەچڵەکێنن بە زمانی عەرەبی ڕوون و ئاشکرا یاخود بە زمانێکی پاراو و شیرین و ڕوون بێگومان هەواڵی ڕاستی و دروستی ئەم قورئانە لە کتێبە پێشووەکاندا باس کراوە. ئایا لەوەدا بەڵگە و نیشانە نەبوو بۆ ئەو خەڵکە کە زاناکانی نەوەی ئیسرائیل دەربارەی پێغەمبەر و قورئان گەلێ شت دەزانن خۆ ئەگەر قورئانمان دابەزاندایە بۆ سەر کەسانێکی تر جگە لە عەرەبەکان بشیان خوێندایە بەسەریاندا هەر باوەڕیان پێ نەدەکرد هەر ئابە و شێوەیە بەردەوام کارکردی قورئان لە دڵی تاوان باراندا جێگیر دەکەین کە هەر باوەڕیان پێی نابێت هەتا سزایەکی بەئێش و ئازار دەبینن کە کوتوپڕ یەخەیان دەگرێت و ئەوان هەست بە نزیک بوونەوەی ناکەن ئەو کاتە هاوار دەکەن و دەڵێن ئایا ئیتر مۆڵەتمان دەدرێت ئایا ئیتر جارێکی تر فرسەتمان دەدرێتێ ئایا ئەوانە پەلەیانە زوو سزای ئێمە یەخەیان بگرێت باشە ئایا ئەگەر ساڵەها مۆڵەتیان بدەین و ژیانی دنیا بەخۆشی ببەنە سەر باوەڕدەهێنن پاشان ئەگەر ئەو هەڕەشە و سزایی کە لەوان کراوە هاتە دیو پێش هات دەتوانن چی بکەن؟ ئەوسا ئیتر ئەو ڕابواردنەی دونیایان هیچ فریایان ناکەوێت و بێ سوود دەبێت. ئێمە هەر شار و شارۆچکەیەکمان کاول کردبێت بەبێ پێغەمبەر و بێدارخەرەوە نەبووە تا دابسڵەچێن و بیر بکەنەوە، بێگومان هەرگیز ئێمە ستەمکار نەبووین و نابین. دڵنیابن کە ئایەتەکانی ئەم قورئانە وە نەبێت لە ڕێگەی شەیتانەکانەوە ڕەوانە کرابێت، شتی وا بەوان ناکرێت و هەرگیز ناتوانن بە کاری وا هەستن. بێگومان ئەو شەیتانانە لە بیستنی وەحی و فەرمانەکانی خودا کە ڕادەگەیەندرێت بە فریشتەکان دوور و بەرکەنارن کەواتە ئەی ئیماندار لەگەڵ خوادا هانا و هاوار بۆ بەناو خودایەکی تر مەبە چونکە بەهۆی ئەوەوە تۆش لە سزادراوان دەبی ئەی محەممەد سەرەتا عەشرەت و تایەفە و کەسوکاری نزیکت بێدار بکەرەوە و بترسێنە باڵی بەزەی و میهرەبانی خۆت نەوی بکە بۆ ئەو ئیماندارانەی کە شوێنت کەوتوون، ئەگەر خودانەناسان یاخی بوون و سەرپێچیان کرد ئەوە پێیان بڵێ کە بەڕاستی من بەریم لە هەموو ئەو کار و کردەوانەی کە دەیکەن، ئەی محەممەد پشت بە خودای باڵادەست و میهرەبان ببەستە. ئەو زاتەی کە دەتبینێت کاتێک هەڵدەستیت لە شەوگاردا و دەیپەرستیت، ئەو زاتە تۆ دەبینێت کە چۆن لە ڕیزی سوژدەڤەراندا هەڵسوکەوت دەکەی، بەڕاستی ئەو خودایە زاتێکی بیسەر و زانایە بە گوفتار و نیەتتان. ئایا پێتان بڵێم کە شەیتانەکان دادەبەزنە سەر کێ؟ دادەبەزنە سەر هەموو کەسێکی بوختانچی و تاوانبار و گوناهکار، شەیتانەکان گوێ هەڵدەخەن بۆ هەواڵی ئاسمان و زۆر بەشیان درۆزنن. سەرگەردان و سەرلێشێواوەکانیش شوێنی شاعیران دەکەون. ئایا نابینیت کە ئەوانە لە هەموو دۆڵێکدا سەر هەڵدەدەن و لە هەموو شتێک دەدوێن؟ بەڕاستی ئەوانە شتێک دەڵێن و بە کردەوە نایکەن، کردار و گوفتاریان دوورە لە یەکەوە. جگە لەوانەیان کە باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە و یادی خودایان زۆر کردووە، بەو توانایەی کە هەیانە پشتیوانیان کردووە لەو ئیماندارانەی کە ستەمیان لێکراوە، سەرەنجام ئەوانەی ستەمیان کردووە دەزانن کە بە چۆن تێکشکاویەک دەگەڕێنەوە بۆ لای خودا و چۆن ژێرە و ژوور دەبن و تیا دەچن.